گروپی ئاواز بۆ پەرەپێدانی تواناکان پێشکەش دەکات، ئەم گروپە کاردەکات لە پێناو گەشەدان بە توانستەکانتان و برەودان بە خولیاکانتان. لەگەڵ گروپی ئاواز سەرکەوتن مەحاڵ نییە، بەڵکو هەر ئەزموونێک دەکەینە هەنگاوێک بۆ سەرکەوتن. بەڕێزان بفەرموون ئێوە و پێشکەشکردنی سمینارێک کە کورتکراوەی خولێکی ڕاهێنەریە لەلایەن ڕاهێنەری استراتیژێتی فێربوونی زمان و خوێندنەوەی خێرا نزمی قادرەوە بە ناونیشانی تەرکیز وەک گرنگترین کلیلی سەرکەوتن. بەڕێزان سوودەکانی ئەم خولە ڕاهێنەریە ڕاستی گەیشتن بە ئامانج توانای مانەوەی زانیاری لە مێشک تەرکیز وەک ئامرازی سەرکەوتن چارەسەری خەیاڵچوون لە کاتی خوێندنەوە جێژوەرگرتن لە کارەکان خەرمانە و هالی وزەی مێشک سەرکەوتنت بە ئەندازەی ئەو تەرکیزەیە کە دروستیەکەیت بەڕێزان ئەم خولە گونجاوە بۆ هەموو ئاستەکان و خولێکی ڕاهێنەریە. لە وانەی یەکەما باسی خەرمانەی وزەی ئالفامان کرد خەرمانەی وزەی ئالفا کۆمەڵی کاریگەری هەیە لەسەر سەرکەوتنی ئێمە کە ئەتوانین سوودی لێوەر بگرین حاڵەتی لەشئارامی، وەستان و ریلەکسەیشن، وتی، ئەوەنەی کە من بزانم هیچ سوودێکم وەرنەگرتووە، بەس کۆمەڵێک شت لە کۆڵم بوونەتەوە، لە کۆمەڵێک شت دوور کەوتوومەوە، دەوتیان چی و چییە؟ وتی، نەبوونی تەرکیز، خەم و خەفەت، بێتاقەتی، بێزاری. حاڵەتی لەشارامی، لەو کاتانەی کە مێشک مەشغوڵ نییە سوودێکی زۆر زۆرت پێگەێنێت بە تایبەت ئەو کاتانەی کە تۆ بتوانیت بەرەو هەدف و ئامانجێکی سەرەکی خۆت بڕۆیت ئێستا بابزانین هۆکارەکانی نەمانی ئەم تەرکیزی ئەمە چییە بۆچی ئەمە بۆ ئیش و کارەکان تەرکیزمان نییە بە بۆچوونی من دوو هۆکاری سەرەکی هەیە بۆ نەمانی تەرکیز یەکێکیان پێیان وتێت هۆکارە دەرەکیەکان بەشێکی تریشیان پێیان وترێت هۆکارە ناخۆیەکان کێ زانێت کام هۆکاریان زیاتر کارە کاتە سەر نەمانی تەرکیز ناوەکی ناوەکی دەرەکی بۆ ئەو هۆکارانەی کە کارەکاتە سەر تەرکیز دڵنیان و هۆکارانش کارەکاتە سەر دروستکردنی پاڵنەر ئەگەر تۆ لە ناخی خۆتا پاڵنەرێکت هەبێت هیچ شتێک ناتوانێت لە ژیان ساردت کاتۆ بەرەو ئەو ئامانج و هەدەف ڕۆیشتنەکە لە ژیاناتە تەرکیزیش بە هەمان شێوەیە ئەو هۆکارانەی کە پێیان وتێ هۆکارە دەرەکیەکان کۆمەڵێک شتن لەوانە ئەگەر بۆ خوێندنەوە بێت خوێندنەوە و ئیشی بەردەوام کەسێک کە بەردەوام ئیشەکات لەسەر تیڤی بەردەوام ئیشەکات لەسەر کۆمپیوتەر ئەو کاتانە هەم مانوش ئەبێت و هەم تەرکیزیشی لەسەر ئیشەکانی کەمتر ئەبێت دوایی یەک خشتتان بۆ کێشم لەسەر تەختە چی بکەین بۆ خوێندنەوە بەردەوام بجەمان هەبێت بۆ ئیشی تریش دەتوانی بەکاری بهێنیت کەواتە بەردەوام خوێندنەوە بەڵێ. سەعفو ئەو هۆکارانەی باست کرد هۆکاری نەمانی زرکی زەرەکی و ناوەکی یە هەر هۆکاری نانا ئەو هۆکارە دەرەکیەکانە وتم خوێندنەوەی بەردەوام خوێندنەوەی بەردەوام کە هۆکارەکە هەبوو تۆ بەردەوام کتێبەکەت بەدەست و کارەکاتە سەر ناخی خۆش پێتاقەت دەکات بێزار دەکات لە مێشکا یەک بەش هەیە بەڕێزان بە تایبەت بەشی نەست لا شعور پێویستی بە چێژ و خۆشی هەیە یەک مەختعی بچووکتان بۆ باسەکەم لەسەرەوە هەر کاتێک چێژ و خۆشیت نەبەخشی بە مێشکت چۆن تۆڵت لێکاتەوە جاری وا هەیە لەسەر تاقیکردنەوە تۆڵە دەکاتەوە ئەو نازانێت ئاوەزی نییە بەس بێزار و بێتاقەدا لەسەر تاقیکردنەوە وات لێکات ڕۆیتە دەر پەیوەندی بە منەوە ئەکرێت فێرخوازی زانکۆیان پەیمانگایە ئەڵێ ئەگریە دەڵێن چی ئەڵێ لە امتحانە ئەمڕۆ خراپ بوو تەبا من یەکسەر بۆ هۆکارەکەی بەر لەوە گۆڕ من دوای تەکنیکەکان پێڵم ئەڵێ من لە امتحانە زۆر زۆر خراپم ئەڵێن بۆ ئەڵێ وڵای سعیدی باش گوتۆ خەوتون بەس من ئەزانم نەخەوتووە پرسیار پرسیار پرسیار تاوردەوردە لێ دەرەکەم ئەڵێ شەو بۆ نمونە بەهێزکردنێکم خواردووە وەکو شروو بێ بێ وەکو تایگەرێک بێ وەکو بازێت لەو ساردیانە بێت لەبەرەوەی پەستان بخاتە سەر مێشکی خۆی بتوانێت زیاتر بخوێنە دەوانەیە لە ڕۆژانە لەو مردەمانە سعی نەکرد بێت کەی حەقی لێ کاتوە مێشکی لە کاتی امتحان ئەڵێ چارەکە لە امتحان ئەڕوات ئەم کەسە ناتوانێت وەڵام باتوو هەر خۆی پەیوەندی بە خۆمەوە کردووە ئیمتحانەکەی بەجێ هێشتووە ئەمە تۆڵەی مێشکە ئەمەوە نازانێت کە ئیسراحەتت پێ نەیە تۆڵەت لێ ئەکات و ئەبێ چەنێک گرنگە تۆ ئیش بکەیت ئەوەنەش گرنگە پشوو وەرگریت پشوو وەرگرتن لە کاتی ئیشکردنا زۆر زۆر گرنگە من چەنێک دەورە و خوول چەنێک سیمینار چەنێک پرسیارم هەیە چەنێک بابەت ئامادە دەکەم چەنێک ئەنووسم هەفتانەم داناوە یان ڕۆژانەم داناوە بۆ پشوویەکی گشتی خۆم ئەچم بە دەشت و دەرە ئەچم بەو شاخانە ئیتر هەموو شتێک قەت ئەکەم ئەمە مافی مێشکمە بەسەر بوو کە یەم و مێشک دوعای خێرت بۆکات یەت لەگەڵتا بۆ ئیشکردن ئیشەکەت پێ بەخشێت تەرکیزت بۆ هێنێت و جارێکی دەر زۆر زۆر گرنگە و حاڵەتانە ئەمە هۆکارە دەرەکیەکان وتمان کەم خەوی خوێندنەوەی بەردەوام حەز نەبوون لە خوێندنەوە ئەمان هەم هۆکاری دەرەکین کە کارەکاتە سەری فرەکاری واتە چەند کارێک بەیەکەوە بکەیت ئەسڵەن تیڤیش بەهەمان شێوە ئەمانە هەر هەموو هۆکارەکن بۆ ئەوەی کە تۆ تەرکیزت نەمێنێت ئینجا بۆ خوێندنەوە دەنگ ڕووناکی زۆر ژاوەژاو ئەمانە هەر هەموو هۆکارن بەتاوێت سەمعیەکان بۆ ژاوەژا زۆر حساسن زۆر بێتاقەتە بن و لەمسیەکان جێگە دەروپشیان شپرزە بێت ئێستا لەمسیەک بێنە ئەم موبایلانە هەموو ئاوا ڕێکە کاتوو هەڵێ بە ئاوا بەڕێکی لەبەردەممان یان ئێوە هەموو ڕێکەکات ناتوانێت قسە بکات تەواو لەمسی بێت ئەوانە هەموو حاڵەتی هەیە مەسەلەن بەسەریەکان کاتێک کە کتێبە خوێندن یان سعیەکات ئەگەر بەردەم بوو لە پێشچوی وێنە و شتەوێ ناتوانێت سعی بکات بەس سعیەک ئاساییە بیخێتە ناو کۆمەڵێک یاری مناڵانەیش و بۆ خۆی یاریەکات سعیەکەکات بەس ئەمی تر وانە تابەتمەندیەکانیش پێویستە خۆتان یەکتر بناسن و شوێن و گەرما گەرمای زۆر ماسولکەکانی چاوت مانوەکات بێتاقەتەکات بۆ خوێندنەوەش کاریگەری نێگەتیوی هەیە ڕووناکی زۆر بە هەمان شێوە، بە تایبەت ئەو ڕووناکیانەی کە تیشکەکانیان لێزەرین بۆ خوێندنەوە، ئەمانە هەرە مبنە هۆی ئەوەی کە تۆ ئەزیەتت پێ بکات، کە ئازارت پێ گەیشت تەرکیزت نامێنێت لەسەر شتەکان، هیوادارم ئەم خاڵە پوخت و کورتانە زۆر زۆر سادانە جێ بەجێ بکەن لە ئیش و کارەکانتانا. هۆکارەکانی ناوەوە، کۆمەڵێک هۆکارمان هەیە بۆ ئەوەی کە ئێمە تەرکیزمان نەمێنێت، یەکێک لەوە هۆکاری جەستەییە، هۆکارە جەستەییەکان وەکوو تینوێتی، برسێتی، ئێش. هیچ کەسێک لە کاتی برسیەتیا تەرکیزی نیە یانی تەرکیزی لە سەدا سەد بۆ ئیشێک بێ تاقە دەبێت خۆی بە ئەیا ئەم دیرۆ کات مەعیدەی پێچ ئەخوات دەنگی لێ وێت مەعیدەی ئەمە ئیتر حاڵەتەکەی لە حاڵەتی ئامادە باشی ئەیە ئەبێ بڕوا شتێ بخوات لە فێ بخوا تینوێتی بە هەمان شێوە برسیەتی جا ئێش ئێش زۆر زۆر قورسە ئێستا خەریکی دۆزینەوەی هەنێک تەکنیکن لە جیهانا من لە کتێبێکا بینیم کە چی بکەین بۆ ئەوەی لە کاتی دانئێشە، سەرئێشە، چاوئێشە یان شتێک ئەگەر تۆ زۆر زۆر پێ گیرابی سبەینێ تاقیکردنەوەیەک دەبێت وا لە مێشکت بکەی کە بیری لە لای ئێشەکە نەمێنێت بیری لە لای ئەو ئیشەی تر بمێنێت ئەمە خەریکی ئیشکردن لەسەری بەس من ڕاستەکەی جارێ پێی نەگەیشتووم کە تەرکیز نەخەیتە سەر ئەو شتە بتوانی ئیشەکەی تری لە پاڵیا بکەیت لەوانەیە هەویش هەر لە مناڵەوە وەرگرن. چونکە زۆربەی تیکنیکە دەروونناسییەکان لە بەروێ گەر ئەتەوێ لە دەروونناسی و لە گەشەپێدانی برایت زوو پێ بگەیت دیراسەی دەروونناسی منداڵ بکە زوو پێ ئەگەیت تیکنیکەکانی هەمووی لە مناڵا هەیە هەمووی لە مناڵەوە وەرگیراوە ئەم تیکنیکانە زۆربەی داهێنانەکانیش بە هەمان شێوەیە کەواتە هۆکاری جەستەیەک و تینوێتی و برسێتی ئێش ئەمانە کاریگەریان هەیە جا هۆکارە زەینیەکان لە مێشکە ئەمە زۆر زۆر گرنگە تەمرین لەسەر ئەمانە ئەکەین زیاتر وەکو خەیاڵ پەرێشانی فکری نەرێنی. ئەو فکرە نێگەتیڤانەت چارەسەر بکرێت، تۆ ئەتوانیت دوایی بۆ ئامانج و هەدەفەکەیشت سوودێکی باشی لێ وەربگریت. هۆکاری زەینی وەکو خەیاڵ، پەرێشانی، فکری نەرێنی، فکری نەرێنی و نێگەتیڤ یانی. باشە چۆن چارەسەری پردبوونی هەستەکان بکەین ئەم کۆمەڵە تەکنیکانەتان پێڵم ئێسا عملیانەکەین انشاءڵا سوودی باشیان لێ وەرەگرن یەکەم جار چکنیکێکتان پێ ئەڵێن بۆ بۆ خوێندنەوە بەڕێزان چی بکەین بۆ ئەوەی بۆ خوێندنەوە بتوانین سوودێکی باشتر وەرگین لە تواناکانی مێشکمان و مێشکیشمان بەردەوام لەگەڵمانە بێت کۆمەڵی خاڵی سەرەکیمان هەیە زۆر زۆر گرنگە داوات لە یەکەم مەنووسە هێڵکارێکە دوایی ئەتوانی خۆت بیکێشی سیرکە بەڕێزان کاتێکە دەسەکەین بە ئیشێک یان دەسەکەین بە خوێندنەوە ئەمە مەبەستمان زیاتر خوێندنەوەیە لە کاتژمێری سفرە و جارە چەماوەیەک هەیە پێ وترێت چەماوەی پێشکەوتنی خوێندنەوە. کۆمەڵێک کەس هەیە کاتێک کە کتێبێک یان شتێک دەخوێنێت و ڕاستەوخۆ ئەوێت ئاوا بڕوات بۆ خوێندنەوە کتێبەکە یەکسەر تەواو کات لە ماوەی دیکەما ڕەوەندی خوێندنەوە بەم شێوازێ ئاوا ئەڕوات کە ئەی خوێنیتەوە تەسەور بکەن هەموو خێرا خوێنەکانیش کاتێکە کتێبێک لە سەرتاوە خوێندنەوە خاوە هەر خێرا خوێنە بەڵام لە چاو خۆیان خاوە خاوە هەتاوەکو مەفهومی کتێبەکە وەرەگرێت، وشەی کتێبەکە و شارەزا بێت لە نووسەرەکە، لە وەرگێڕەکە. کە شارەزا بووی لێ وردە وردە ئاستی تێگەیشتن و لەبەرکردن و خێرایەکەی چی دەیەت؟ بەرزتر ئەبێت و. بەڵام لە سەرەتاوە تا بەشێک دوو بەشیش تەواو ئەکات بەم شێوازە نییە. سەیر کەن بەڕێزان لە پێنج خولەکی یەکەمەوە دەست پێ ئەکەی بسمیلا ئەکەیت و کتێبەکە ئەیەنیت و پیشتانە پێویستە ئەیەنی لەگەڵ خۆدا باشە دەستەکەی بە خوێندنەوە ئەڕواتە لووتکە لووتکەی خوێندەوە چەندێکە بات ئەمە ئەگاتە چل و پێنج خولەک یان بۆ هەنێک کەس بیست و پێنج خولەک کامیان بووی تۆ ئەوە بەکاربێنە ئێستا شەرحی زیاترەکەم مەنووسن بێزەحمەت ڕەوەندی خوێندنەوە بەم شێوەیە لە پێنج دەقەوە بەو سیفاتانەی کە وتمان هەتا شارەزابی لە نووسەرەکە هەتا شارەزابی لە زاراوەکان وردە وردە تۆزێکی پێ ئەچێت ئا بەم شێوازە بەرزە بیتەوە هەرگیز چاوەڕێی ئەوە نەکەیت ڕاستەوخۆ لێرەوە ئاوا بڕۆی بەرەو سەر ئاوا نابێت یان ئاواش نابێت ئەمانە هەمووی غەڵەتە ڕەوەندی خوێندنەوەی پێشکەوتو بەم شێوازێ تا ڕاتە چلو پێنج لە چلو پێنج مێشک گرۆپێکی سوور داگزەمە تۆ دایمرکێنیت و پلانکەی ئەکوژێنیت و ڕەوەندی خوێندنەوەی تۆ ئەم جارە چی لێت بەرەو لە بیچوونەوە ئاوارد بۆ چونکە مێشک داوای پشووی لێکردیت تۆ هەر پێت نەیە دوای چ پێ دەڵێ یان بیسمێن خۆ ئێستا ئەوەشتان پێڵم چۆنە دەروونناسەکان تەحقیقاتێکی وردیان لەسەر خەیاڵ کردووە لە چەندێک جارێک تۆڕی بە خەیاڵە وتویانە لە بینی 35 تا 25 تا 35 خولەک هەموو مرۆڤێکی تەندروست ئەڕوا بە داڵغە و بە خەیاڵە بۆ ماوەی پێنج خولەک بۆ ماوەی پێنج خولەک ئەڕوا بە داڵغە لەبەرەوەی پێنج خولەکەکە مێشکت بڕوا باشتر تا 45 و نیو ساعەتی تری بێی بە دەمۆ. چەند کەستان هەبوو خەیاڵەکات چارەک تێئەپەڕێنێت لەسەر کتێب؟ سەیرکەن ئەمە ڕەوەندەکە نازانین چۆنە لە خوێندنەوە. ئەگەر ئێمە پشووەکەی پێ بدەین زۆر باشتر ئەبێت. ئەو کەسانەتان کە ئێستا تەواو لە شتێکا شارەزا بووە بەڵام بە پێچەوانە سەد و هەشتا پلە، تەواو بێزراوە لە شتەکە چونکە عەزیەتی مێشکی زۆر زۆری ئاوەتی لە بواری کۆمپیوتەرا بێت لە بواری کتێبا بێت لە بواری هەر شتێکا بێت ئەڵێ تەواو لە پێشتاوم کەوتووە تەنانەت لە بواری یاری کردنیشا بێت من کەس شارەزام شکاندوویەتی پەستانی زۆری بۆ مێشکی هێناوە مێشکی وتێتی ئادەی بیشکێنە یەکسەر شکاندوویەتی بۆ مێشک فرمان دەرەکات وانە ڕەوەندی خوێندەوە بەم شێوازەیە دەستەکەین بە خوێندەوە وردە وردە ئەڕۆین تا چل و پێنج فێرە بین وردە وردە معلوماتەکان وەرەگرین تا ئەگاتە ڕێژەی لە سەدا سەد دوای لە سەدا سەدەکە کە پشووت وەرنەگرت ئەڕۆیتەوە بەرەو کوێ یێتۆ بەرەو خوار خوا نەخوازە ئەوە بکێشن زۆر جار لەو 25 لەو 25 بۆ 35 پێنج دقە ڕێست وەرەگە ناڕۆیتەوە سەری خەیاڵێکە بۆ دروستە بێ پێنج دقەکە زیاتریش تکنیکی ترت پێڵێن ئەگەر ئەمە نەیگر شتێکی تر بەس ئەمە مێشکت کە ڕاهێنا بۆ هەموو کتێبێ وات لێ کرد عەلامەتی سور داگرتێن تۆ ئەڵێی هیچ نییە دوای تۆڵەت لێ کات و مێشک بێتاقەت دەکا بێزارەکە تۆڵەکردنەوەگە لێت نایە بەس بێزار دەکا ئێمە ئەمانەوێت ڕای بێنین مێژمانە سیستمە مێشک ئەبێ ڕای بێنین بیکوژێن بۆ؟ ئەمە ئێستا شەرح یەکەم ئەمە ئێستا لە ئابم ئەوی تر شەرحەکەمە بۆتان باشە پشوو چی بێت و چۆن بێت ئەمە گرنگە تا ئێستا ڕۆشتن بۆ سەر شاخ و چیا شوێنێک مێشک زۆر حەزەکە دانیشێت لەسەر بەردێک ئەڵێ با بڕۆینە ئەولاتر دانیشین ئیتر کە ڕۆشتی بۆ ئەو لەزەتە وەرناگریت هەستان کردو چەند کەس هەستی بەمە کردووە ئەوانەی کە چوونەتە سەرچاوە منیش خۆم هەستم پێ کردووە. ئەو شوێنەی خۆت دیاری ئەکەی. نا ئەڵێی بۆ نمونە مێشک ئەڵێت شتێک پێت ئەڵێت یانی یەت بەدەمتا ئەڵێ با لێرا دانیشین پشوویەک وەرگرین ئەوەی ڕەفیقت یان کەسێکی تر بێت یان لە مێشکتا جارێک ئەڵێ نا با بڕۆین ئاوا سەیرێکی ئا ئەو شوێنە خۆشترە سەوزترە کە ئەچی بۆ ئەوێ سەیرێکی هەر وەکوو ئێرە وایە زۆر سەوزیش نیە وانیە؟ سەیرکەن لە ڕەوەندی خوێندنەوە بەم شێوازە کەسی تەندروست لە خوێندنەوە مانوو نابێت بێتاقەت نابێت کتێبەکان تەواو کات بۆ سیفەتانەی کە پێشتر وتمانە کۆسپەکان هەبوو لە دەرسی یەکەمان باسمان کرد کەسی تەندروست پشووەرەگرێت خۆی ئامادەکات ئەڵێ ئەم کاتە کاتی خوێندنەوەیە چەند کەس دەتوانێت بۆ ماوەی سێ ڕۆژ مۆبایلەکەی بکشێنێت و ئیشی پێ نەکات زۆر باشە چەند کەس دەتوانێت لە کاتی خوێندنەوە زۆر باشە بێزارکەرە بیکوژێنەوە باشە ئەگەر مۆعیدەکە دێ پێتە لە مۆعیدەکان چی لەکەیت بە تەکنیک ئەو مۆعیدانە ڕێکەکەیت ئەو شتان لە مێشتا دەریێنیت ئەمە پشوو ئەمە خوێندنەوە ئەمە پشوو ئەمە خوێندنەوە ئەمە پشوو ئەمە خوێندنەوە ئەمەش هەر خوێندنەوەی تر ئاوا تا ئەڕوا تا کتێبەکە یان تا ئەو کاتانی کە خۆت داتناوە بۆ سعیکردنی و ئاماشە دەستەکەی بە خوێندنەوە بە چەندێک پێنج خولەک تا پ ئەگەر چلو پێنج بوو من لە دوای هەموو بیست پێنج شوێنی پشوو ئەمە آخر ئا لە ئەمە پ بۆین لە هەر وتمان لە کاتژمێرێک چل پێنجەکەی ئەڕاتە ئێرەوە ئاوا سەیری کەم بەڕێزان دەستەکەین بە خوێندنەوە پشوو خوێندنەوە پشوویەکی تر وەرەگرین مێشک داوایە کات خوێندنەوە ئەگەر مێش داوای نەکرد ئەوەیە من ڕامان نەهێناوە بەس لە ئەسڵا وایە سیستمی مێشکمان ما دەستەکەی بە خوێندنەوە جا پشوو خوێندنەوە لە مای دوو کات ژمێرە ئاستی خوێندنەوە ئاستی خێرا تەواوکردن ئاستی توانای سعیکردنیشت زۆرترە بێت لەو کاتە دڵنیابە کتێبێک ئەگەر دە ڕۆژ تەواوت کردبێت ئێستا توانی بە پێنج ڕۆژ تەواوی کەی توانی بە چوار ڕۆژ تەواوی کە بەبێ ئەوەی تکنیکی تریش بەکاربێنیت زۆر بەس بەم شێوازە کە مێشگێ لەگەڵتا باشە کەسێکی ناتەندروست یە دەسەکە بە خوێندنەوە ڕاستەخۆ بەبێ پێشەکی کتێبەکە کات و یەڵا دەست پێ بکە پێشەکیەکان کامانە بوون ئێمە وتمان شەش خاڵەکە بیرتانە سیستمەکەمان باس کرد وان؟ بۆ ئەوەی تێگەیشتنت زۆر بێ یەسەر پرسیارەکەی ئەم کتێبە بۆ ئەخوێنمەوە ڕاتە چ دەفرێ لە مێژوە بۆ چ بەشێک لە هەتەفەکان ئیتر ئاوا کتێب بکڕە لە هەموو شوێنەکە دەستەکەی بە خوێندنەوە جا پشو وەرەگری سێ پشوەکەی چەندێکە مە لەوانە سێ دەقە بێت دوای خوێندنەوەیەکی زۆر زۆر دوای دەستەکە بە پشوێکی زۆر بە بێ هۆ چەنێک نا مورەتەبە دەسەکا بەخوێنە جا پشوو جارێکی تر ئەمە وای لێ کات ئاستی ئەو بابەتانی کە خوێندوێتی و ئەسڵ ناوی کتێبەکەی بیر نەمێنێت ناوی نووسەرەکەی یان ئەو ڕووداوانی کە زۆر تایەتی ئەمە کارەکاتە سەرەوەی کە لەسەر بابەتەکە تەرکیزی نەمێنێت بەڵێ ئازانی پانزە خولەک ماوسە تۆ بخوێنتەوە دوای پێنج دەقە ئیسراحەت بکەیت نا ئەگەر سەعاتێک ئەخوێنیتەوە سەعیەکەیت لە سەعاتێکە پێنج لە سەعاتێکا پانزە خولەک ئەگەر لەو کەسانە بووی کە دوای بیست پێنج خولەک من نازانم مێشکی تۆ چۆنە ئەگەر لەو کەسانە بووی بیست و پێنج بۆ سی خولەک خوێندنەوە خوێن داڵغەت چوو پێنج خولەک بەسە بۆ پشووەرگرتن بەڵام ئەگەر لەو کەسانە بووی یەک سەعات دوای یەک سەعات پشوود وەرگرت دوای یەک سەعات پشوو وەرگرت لەو کەسانە بووی پانزە خولەکی بەسە بۆ پشوو بە تێگرایتر لەسەر دەقە و دوو دەقەوە زۆرین مەکە باشە یان چ پێنج دەقە لە سەعاتێ تۆش دەخوێنیتەوە ئەوی تریشی تدانەی پشوو جارێکی دەبێ حاڵەتی ئارام پێ بخشێت بە هەموو شێوازێک لە بێزارکەر ئەلکترۆنەکان دوورەکەویتەوە لەو کاتە زۆر باشە ئەوەش بکێشن تا بڕینە سەر بابەتێکی تر تەمرینی هەیە بۆ ئەوەی ماسولکە مەیوەکان جارێک زین و کاتۆ هەرو تەمرینی پەنجەی کە کردمان زیینیانە کاتۆ لە حاڵەتی تەمەڵی دەریان هێنێت چارەسەری پردبوونی هەستەکان یەکەم دیاریکردن و دانانی کات بۆ بیرکردنەوە یەکێکە لە هەرە تەکنیکە بەهێزەکان تا ئێستا بە مێشکی خۆتت وتووە کاتێک دانێن بۆ بیرکردنەوەکە. خاڵی دووەم، ناسینی سەرەتای هۆکاری بیرپڵاوی، پەیوەندی بە منەوە ئەکرێت، ئەڵێت تەرکیز نییە بۆ سەعی کردن، منیش یەک یەک پرسیاری لێکەم بۆ ئەوەی هۆکارەکەی لێ دەربهێنم. جارێکیان کچێک لە بەشی ناخۆی تەلەفونی بۆ کردم لە بەشی ئینگلیزی بوو، وتی سبەینێ سەعیم هەیە و ساڵی پارەکە دوو کەوتوم و ئەترسم ئەمساڵیش یەکێک بووم لەوانەی کە ئەکەوم، ئیتر من کاتێ قسەم لەگەڵا کرد، تەقریبەن نزیکەی هەفتەیەک بوو باوکی مردبوو داڤێ هەر لەلای باوکی بوو تۆزێک بۆ تەکنیکانە ئەوەی کە لەناو مێشکا بوو دەرمان هێنا تۆزێ دەستی کرد بە گریان و گریانیش باشە ئیتر خۆی خاڵی کرد و هۆکارەکانمان وت دوایی کۆمەڵێک تەکنیکی یان ئەڵپین پێوت کەوتم سوودیان لێ وەرەگرت ئەلحەمدللا سوودی باشیشی لێ وەرگتن بۆ ڕزگاربوون لەو فکرانە ئەو لە بیرچوونەوەش جاری وایە هەم ڕەحمەتی خوایە جاری واژە لە بیر نەچوونەوەش هەر ڕەحمەتی خوایە ناسینی سەرەتای ئەوکە کە سەرەتاکەت ناسی چارەسەر ئاسانە بەس تۆ یەی بۆ لای من ئەڵێ تەرکیزم لەڵێم بۆ نیتە ئەڵێ وەڵایی نازانم ئەمە کەون و کائینات بێنە هەزار سەعات سەعی بۆ قسەو بۆ بکات نایتۆزێتەوە هەزار سەعات ئەبێ سەرەتاکەی بڵێ هی ئەمەیە ئیمڕۆ بۆ نمونە کەسێک لەگەڵ کەسێکا ڕوبەڕوو بوومە تۆ بێتاقەت بووم ڕووداوێکم بینەوە یەکێک لەم حاڵەتانەی ئەبێ سەرەتاکەی بناسیت سێیەم، دروستکردنی چێژ و خۆشی بۆ کارەکە. چێژ و خۆشی بۆ کارەکە. ئێستا ئەمەتان پێ ئەڵێم. بینوسن تا پێتان بڵێم. هەموو دەستی کردو بە نەخشەی زەینی بە نەخشەی زەینیش تێگەشن سوودی هەیەوانە زۆر خۆشە دوو پاڵنەری سەرەکی هەیە، پاڵنەرێکیان پێی وترێت چێژ، پاڵنەرێکیشیان پێی وترێت ڕەنج و ناڕەحەتی. یەعنی چی؟ یەعنی من ئەوەی کە هاتووم بۆ ئێرە، چێژێکم وەرگرتووە، نا سێ ڕۆژ لە خزمەتی ئێوە بەردەوام نەئەبووم. تۆش دڵنیابە چێژێکت وەرگرتووە. ئەم چێژە بۆتە هۆی دروستکردنی پاڵنەرێک لە مێشکتا. بەردەوام بوویت. ئێستا تۆ بۆچی خۆت نابینی تۆ لەگەڵ کەسانێکا کە خەریکی بۆ نموونە نێرگەلە خواردنن؟ چونکە تۆ عەزیەت دەیات ئەو ئیشە وانیە؟ کەواتە مێشک وای کرد هەر شتێک کە تۆ عەزیەتی پێ بکێشیت ئەنجامی نەدات ئەی بۆچی بۆ ئەو وایە؟ لە ناو مێشکی ئەوە ڕەبتی لەگەڵ چێژا وەرگتووە یعنی هەر بەم تکنیکی ئێن ئەڵ پیە ئەتوانی کەسێک لە جگەرە خواردن دوور بکەیتەوە زۆر بە ئاسانی چەندین سیفەتی ناخۆش و بێتام هەبووە کە لەگەڵ خۆما نەگونجاوە، ڕێگر بوون لە ئیش و کارەکانم، بەم تکنیکە لام داون. زۆر ئاسانە. ئەگەر سیفەتێک، ئەگەر خوویەک، ئەگەر کارێک هەیە کە زۆر زۆر بێتاقەتی بێی، ئەتوانی بەم تکنیکە لای ببەیت. کێ مرۆڤی دروست کردووە خوا تاکیدن کێ سیستمی ئینسان باشە ناسێت خوا یەکێکە لە قانونە قورآانیەکان ئێستا کۆمەڵێک عاعرف پیا بوون ئەڵێ خواگەر باشتیشی دروست نەکردایە ئێمە هەر خۆشمان قۆران خۆی جوابیان هاتو ئەڵێ وانین خوف و طمع بەهەشتی دروست کردووە بۆ ئیشە ساڵح و چاکەکان پاڵنەری بۆ دروست کردووە بۆ چێژ و خۆشیەکان مێشک ڕاستەوخۆ کە هەر باسی بەهشتیان کرد حەزەکە ئیشی باش بکەیت دۆزەخێکی دروست کردووە بۆ دوورکەوتنەوە لە خراپەکان ڕفتاری تاالە ناخۆشەکان هەر کە باسی دۆزەخیان کرد ڕەبتی هاوتە لەگەڵ ئیشە ناخۆشەکانا سیستمی مێشکت پرۆگرامەکە بەوەی کە ئیشی باش یەکسانە بە بەهشت ئیشی خراپ یەکسانە بە دۆزەخ تۆ زۆر بە ئاسانی مێشکی ئینسانی پرۆگرام کردووە هیچ شتێکی ناوێت کۆمەڵێک کەس هەیە کۆمەڵی خواردن ناخوات لەگەڵ مێشکی ئەمە چێژێکی نیە بۆ نمونە من حەزم لە کشمیش نیە نازانم بۆچی بەس حەزم لە شیرینی نیە لەناو برنجا بێت ئەمە زۆر زۆر بە ئاسانی ئەگەر ناڕەحەتی کردم زۆر بە ئاسانی توانم تەرکی بدەم ڕەبتی ئێمە لەگەڵ خۆشیە لە مێشکما کە ڕەبت دیایە لەگەڵ خۆشیە ئەتوانی جێبەجێ بکەیت وانە ئەگەر من تەرکیزم باش نەکەم ئەبێت چ سەختێک بکێشم سەختی زۆر زۆرە ناڕەحەتی زۆر زۆرە بە خاڵ بۆ خۆتی بنووسە هەر ئاوا کە سەیرت کرد تەمریناتەکانەکەی ئەڵێ ئەبێ ئەو تەمریناتانە بکەم ڕەبتی هەیەتە لەگەڵ ناخۆشیە من ئاوا هەنێک ئیش دوورکەوتومەتەوە لێی ئەگەر فێری زمان ببم ڕوبڕش خۆشیەکە بمەوە کتێبە خوێنمەوە دیراسەم باشە بێت ئەچم بۆ دەرەوەی وڵات سەفەرەکەم ئەم هەموو چێژە خۆشانە لەگەڵ مێشکا کە ڕەبتی وەرگرت لە ماوەیەکی کەم ئاغا ئاخۆ تۆ تا ماوەیەک بەر لە ئێستە بوو نەدەتوانی بە قسە و مردمانە قسە بکەی ئێستا بۆ ئەتوانی چونکە ڕەبتی مێشکی یەکسان بۆ خواست و ئارامیەکانی بەرنامە ڕێژی بۆ کارەکان یەکێک لەو چینە زۆر زۆر بەهێزانە دروستکردنی بەرنامەڕێژیە سەر لە بەیانی ئەوە باسمان کرد تر ناڕۆێنە بە سەریا چۆن بەرنامەڕێژی بۆ ژیانی خۆتەکەی پێنج پرسیارەکەیشما وتووە عادەتەن سەر لە بەیان و پاشنیوەڕوان و شەوان ئێمە لەو کاتاتوان ینی بەلایانی کەمەوە شانزە کاتژمێرمان هەیە بۆ ئیش و کارەکان هەشت کاتژمێریشی بۆ خەوتن بڕۆ خێری لێ ببینی تەکنیکی دروستکردنی تەرکیز کۆمەلە تەکنیکتان پێ ناسێنم لەم چەند خولەکەی کە ماومانە انشاءله یەک یەکێوانەتان پێ ئەڵێم هەر چیرۆکێک بێت مەسەن ژیاننامەی پێغەمبەر لەوێ لە دایک بوو بۆ نمونە ئارەزومەندیان ئەبوو بەکر بن یان هەر شتێک لەوێ لە دایک بوو لە ناو خێزانێکی ئاوا بوو دوای ئاوای لێ هات ئاوای تقریبا دوو دقەیەک بەسە هەر شتێک بێت ئاساییە مەسەن توانی فرموودەیەکیش بێت بەس بە کوردی نوسیتان یەکەم تەکنیک زۆر باشە حەزەکەی وەرە ئێرە چیەکەن بۆم تەکنیکە دەستەکەی بە نووسینی ئەم تەکنیکە دەستەکەی بە نووسینی وتەکانی مامۆسا بەبێ ئەوەی خاڵی بۆ دانیت بۆ نمونە من ڕۆیشتم بۆ مزگەوت منەکە نقطەی بۆ دامەنێ ڕۆیشتمەکە ڕەکە هینی بۆ دامەنێ حەوتەکەی بۆ دامەنێ باشە هۆکە بۆی دامەنێ نوقتەکان و ئەو هەموو سەر و بۆر و شتانیشی بۆ دا منێ باشە مامەسا بە شێوازێکی ئارامی خوێنێت تۆ تۆ ئەبێ ڕاستەخۆ دەستێ بە نووسینی چۆن مامەسا ئیملای کەسێکەکە یەک جارێ خوێنی تۆ ئەبێت تەواوی تەرکیزت لەسەر ئەوە بێت باشە هیچ نوقتە دانانێت باشە بە نەخشەی زێنی ناکێشن هەراوە شێوازی بەری باشە ئەو تقریبا دوو دقە سێ دقەیەک بێت بەسە هەرچوو بەڵێ ئیملامان چۆن کردووە ئاوایسە کاتێک شتێن ئامادە بن بێ زەحمەت سێ نەکوژاوەتەوە دوو مامۆستا دووبارەی نەکەیتەوە بۆیان سێ دوو یەک جارێکیان پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وەسەلام خێرا بنووسن لەگەڵ ئیمامی عومەر بەس با فریای نوسینەکە بکەون تر قسەی ناکەم جارێکیان پێغەمبەری خوا لەگەڵ ئیمامی عمر پێکەوە دەبن حیج مەکەن ئیمامی عمر پێ دەکەنێت ئیمامی عمر پێ دەکەنێت پێغمبەر صلى الله عليه وسلم پرسیاری لێ دەکات و دەفەرمێ بۆچی پێ دەکرێت ئەوەسم بۆی مەفهومی نەکەتان دەستکەوێت ئەوەسم پێغمبەری خوا پرسیاری لێ دەکات و دەفەرمێ بۆ پێ دەکەنی ئیمامی عومەر لە وەڵامدا دەفەرمێ ئەکرێ مەفهومیش بنووسم ئەوسانی ئاسایش درێژ بێ لەمەوان کورتتر بی ناکەم کاتیش بە مشکلە نیە نا هیچ مەکەن ئەڵێ بیری بیری کاتێکی جاهیلیم کەوتەوە یا مناڵیم کەوتەوە بەڵێ بەڵێ ناوی عومەر لە فەقێ لە خزمەتی باوکمدا بووم لە ماڵەوە لە خورما خوایەکی تاشی بوو لە کاتێکدا ڕۆشتە دەرەوە پێی وتم کۆنسەری دووبارەی مەکەن خوایەکی لە خورما تاشی بوو، باوکی ڕۆشتە دەرەوە و پێی وت. چاوت با لەسەر خواکە بێ، عینک علی الهک، عینک علی الهک مەنووسن، هەر چاوت لەسەر خواکە. دواتر ئیمامی عمر ئەڵێ کە ماوەیەکی بەسەر چوو برسیم بوو ڕوم تێکرد و پێم وت برسیمە. وەڵامی نەدامەوە. برسێتی زۆری بۆ هێنام و قەپم کرد بە قۆڵێکیان. ئەگەر یەکێ لەوێ قەپی بەلاوایی نەبیت ئەوە گازێک من لە قۆڵێکی گرت یا قۆڵێکی لێ کردەوە و کردی بە دەنیا ئەڵێ تێرم نەخوارد و کەوتمە قۆڵەکەی تریشی تەواوی خواکەی خوارد نا ئەمە مەنووسە ئەمە مەنووسم خەیش ئەڵێ دواتر لە ترسی باوکم ئەڵێ دواتر لە ترسی باوکم کاتێک کە تێرم خوارد بیرم کەوتەوە ئەو چیم کردووە باوکم زۆڵە زۆر لە باوکمە ترسا بەپەلە ڕام کرد خورمامان هەبوو خۆمان هێنا و خۆیانم دروست کرد و لە شوێنی خۆیان دامنا یەکسەر باوکم خۆی کرد بە ژوورە وتی کوا ئەوت تی ڕۆژ سوژدێکی بۆ برد و گەڕا ئیتر ئەگەڕێتەوە بۆ خزم بڵێن دیمەنەکەی سەردەمی پێغمبەر عليه سلام وسلام ئەڵێ پێغمبەری خوا فەرمووی ئەی باشە عقلتان نەبوو ئەی عمر لەو سەردەما تۆ خۆت بە بەچوی خۆتەوە خواردو و خواردن دوایش خۆ دروستی کرد ئێ سوژدە بۆ کێ بی ئەڵێ وتم بەڵێ عقل هەبوو وەلاکن لەیسە لەنا هیدایەتون یا رسول الله صلى الله عليه وسلم بارك الله زۆر باش یەکێکە لە تەکنیکە بەهێزەکان زۆر ساردە هەموو کات دەتوانی بەکاری بێنی سەیر کەن یەکێک لە قانوونە گرنگەکانیشت بۆ دەرەکەوێت لە هەست و نەستا شعور و لاشعور نووسین کەوتووتە لاشعور جاری وایە تۆ خەریکی نووسینی لە شوێنێکیشەوە داڵغە ئەکەیت وانە بەڵام ئەمەمان خستە خستە ناو ئاگای خۆتەوە وتمان نقطەی بۆ دامەنێ هەر نەست ئەیوت بۆی دانێ دیسان معرەکەیەکمان دروست کرد لە بینی خۆتاوانە ئەمە ئەبێتە هۆی دروستکردنی تەرکیز بۆ جارێکی تر ئێستا تەرکیز لە نائاگایە بۆ ئەوەی بیخەینە ناو شعور پێویستمان بە چیە بێت تەمرینات و دووبارەکردنەوە بیرتان لە قانونەکانێت بۆم باس کردن شۆفێریەکەم باس کرد پاسکیلەکەم باس کردوان لە ئەنجامی زۆر دووبارەکردن ئەو چوار قانونە زۆر زۆر گرنگە بۆچیان بزانە چەند غەڵەتت هەیە لەندە ئەوەنە لە خۆت بشکێنە بەڵێ چەند جار نوقتە و هێڵت داناوە؟ چی حاڵەتانێکی سەیرە هات بەسەر مێشکتان ئەوانی ئەوت داینێ دایمەێ داینێ وانی نا حەوت بەڵێ دە لە دە تۆ باش بووە تەرکیزی شەش شەش لە دە لە چوار غەڵەت تەکنیکی دووەم نووسینەوەی بیر یەکێک لە تەکنیکە هەرە بەهێزەکان بڕیار بە خۆت بدە ئەو ڕاهێنانەی ئەم ڕاهێنانەکە پێت ئەڵێن بیکەیت کە لێرە لە خزمەتانە بەڵێ سەیرکەن بەڕێزان نووسینەوەی بیر سەیرکەن ئێمە دوو شت بیرمان مەشغوڵ دەکات کات زۆر کەم ماوە دووسێ تەکنیکیش ما بێ باسی بکەم ئێمە دوو شت مێشکمان مەشغوڵ دەکات دوو فکر و دوو بیرۆکە بیرۆکەیەکیان پێ دێ بیرۆکەی بێزارکەر بێزار دەکات لە ناو مێشکدایە ئەڵێ ئەو ئەمە بۆ هاتو دیسانەتەوێت لای بیت بیرۆکەیەکی تریان بێزارت ناکات مەوعیدە ئەبێ بڕێ بە دەمی ئەمانە چی لێکەیت زۆر زۆر بە سادەوی زۆر زۆر بە ئاسانی ئێستا هەر یەکێکتان کۆمەڵێک لەو فکرانە بنووسن کە مێشکت عزیەتەیات مێشکت بێزارەکات بەڵێ بۆ نمونە لە حاڵەتێکە ئێستا مێشکت لە لای شتێکی لە مێشکی لە لای شتێکی دەبوون مەڵێ لە ئیفرانە ئیش دواکەوتم مێشکی تەواوت پڕ کردووە و مەشغوڵی کردوویت ئەتەوێ بڕۆیتە سەر ئیشێکی تر بەشێک لە تەرکیزی بردوویت ئێستە بینووسە بەڵێ بەڵێ کۆمەڵێشت بنووسە لە بەرەوەی تکنیکەکە بکەین بۆ دوایی خۆ دەتوانانی بەکاریان خاڵ خاڵ باشە یانی چیانی نووسینەکە تەواو تەمرینەکە تەواو بوو بڵێ ئا ئەوەی کە مێشکت بێزارەکان بینوسە بڵێ ئەمە هەمیشە لە ناو مێشکما بۆ بێزاری کردووە هەمیشە نایانی ترەوەی کە ڕێگرێک ڕێگرە لە بەردەم ئیشەکاندا لە بەردەم خوێندنەوە بەر لەوەی کە دەستکەی بە خوێندنەوە شتانێکی زۆریە بە مێشکتا ئەبێ خۆت خاڵی کەی تۆ لەمانە زۆر قورسە ئێستا من بە جانتایەکۆ لێرە قسە بۆ دەکەم ئەم جانتایە پڕ بێت لە ئاسن زۆر ناڕەحەتە یانی ناتوانی بە پێو خۆت بگری مێشکیش هەر وایە بۆیە زوو بێزار و بێ تاقەت دەبێت لە خوێندنەوە کتێب تەواو ناکەیت بێزار ئەبیت ئەچی بۆ مەوعیدێک ئەڵێی کاتەکەم زۆر درەنگ ئەچی بۆ میوانێک زوو بێ تاقەت دەبیت شتی تر لە مێشکتایە ئەگەر ئێمە شتێکی وا هەست بە مێشکمانە چی بکەین باشە یانی فکرەیەک بوو ئەتوانی دواجار بیکەیت فکرە بێزارکەرەکان نەمەی کە نووسیوتە فکری بێزارکرد کاتێک کە نووسیت لەسەر لاپەڕەیەک لە شەو ڕۆژێکا پ خولک بۆ ئەمەدانێت ئەوەی ئەم تەمرینەی کردووە کە من پێم وتووە معجززە ئاسا یانی شتێکی دەستەوسان کرد معجززە ئاسا کاری کردوتە سەر مێشکی بۆ گەڕاندنەوەی تەرکیز باشە لەوێ ئەیاننووسی لە زانکۆکانا زۆر پەیوەندی پێوە کرێ ڕاستەوخۆ کورت و پوختە و تکنیکەی پێ ئەڵێم ئەڵێم بەس جێبەجێی بکە شتی زۆرت پێ ناڵێم ئەڵێ باشە جێبەجێی کردووە زۆر زۆر کاریگەری وەرگرتووە زۆر زۆر ئاوا پڕی کەرۆ لاپڕێکی ئەی فۆر بێنە پڕی کەرۆ بدانە چی لە مێشکتا بێزار دەکات هی ئەوە نییە کە لە ناو مێشکی تۆ یابێت دوایی ئیشی لەسەرەکی ئەلێ با بینووسە دوایی لولیکە بیخە لە ناو تەنەکەی شەقام یانی ئەمە پێ وترێت خاڵی کردنەوەی زەین مێشکت خاڵیەکەی تۆ زۆر پێکەنی ناویە لە شەو ڕۆژێکە پ خولەک بەسە هەتاوەکو ڕایی دوایی تەمرینی تر هەیە بۆ ئەوەی کە یەکجار پێت وت مەمێنە لە مێشتا یەی تۆ سەر حاڵەتی خۆت و نامێنێت بەڵێ بەڵ هەر بەسەرێک و ئەی نووسیت نا بەسەرێکەوە بینوسە منەڵێم پانزە ئەڵێم جاری وایە پێنج ئەبات جاری وایە دە ئەبات جاری وایە فکرەیەکە یەکسەر تۆ یەتەوە بەمێش تا ئەینووسیت ئەوە نە ئەینووسیت ئەوە نەینووسیت دەروونناسەکان پێڵێن خاڵیکردنەوەی زەین هاوتمان مێش هەمووی وزەیە ئەبێت تۆ دەریکەی دە وزانە بە نووسینەوە دەرەکرێت دەریانەکەی تکنیکێکی زۆر زۆر گرنگە خۆت ئیجبار بکە بێ زەحمت خۆت ئیجبارکە لەو قاڵبەی خۆت لەو بازنەی ئاسایشە دەربیت لەم چەند ڕۆژە باشە ئەمە بیرکردنەوەیەکی بێزارکەر بیرکردنەوەیەکی ترمان هەیە مەوعیدەکانە مەوعیدەکان چی لەکەین ئەتوانین لەناو موبایلا بینوسین من خۆم واکەم لەناو یاداشتەکە ئەینوسم لەوێ ئەینوسم زانم ئمڕۆ چی چیم هەیە بۆ منە پەیوەندێکم هەیە لەگەڵ ماوەساالیا ساعت چەند دوو ڕێگەی نووسم ساعتەکەیشی لێدەم ئەم ئاسانکاریانە زۆر زۆر کراوە ئەگەر مۆبایل بۆ بەکار ڕێک چارەکێک بەر لە مۆعیدەکە ئەیخەمە سەر جەڕە چڕن کە یەت ناو ناوی ئەو مۆعیدەکە ئەنووسم بە چارەکی ئەگەم بە ئەو شوێنە زۆر زۆر گرنگە ئیتر مێشکیشت مەشغوڵ ناکات یان ئەتوانین لەسەر فلاش کارتێکی بچوک بینوسیت لەسەر فلاش کارتەکە نووسی لەو شوێنە کە دانیش ئیش و کارەکەیت یان لە هەر شوێنێکی تررا دایە کوتیت یان لە بەردەم تابێت ئیتر بەردەوام مێشک بیری لێ ناکات و مێشکت مەشغول کات چونکە پ بۆ 6 هزار فکرە زۆر زۆر لە مێشکا بێت ئەمە هەردوو فکرەکە یەکەمیان دووەم دووەم نووسینەوەی پێ دوو بەشە بێزارکەرەکان ئەوەی سە نووسیتان فرەیە داوا لولێکی دوو فرەی مۆعیدەکان ئەچی بەدەمیەوە ئەمە تەکنیکی دووەم تەکنیکی سێم نانە هەرو دەقێتر فرەیە ئەتر مێشک وا ئیجبارە بێت بە دووبارەکردنەوەڵی تەواو لاچووە سەرنج لەسەر یەک خاڵ، ئەمە یەکێکە لەو تەکنیکانەی کە تۆ خاڵێک لە شوێنێکا دائەنێیت بەردەوام سەیری ئەو خاڵەکەیت و تەرکیزیشت ئەخەیتە سەری ئەمەش کاریگەریەکی باشی هەیە بۆی ئەمە یۆگیەکان گوڵی سوریان داناوە مۆمیان داناوە لە لە دووری سێ مەترەوە هەر دانێک لەوانە بکێشن یان خاڵێک لەسەر شوێنێک دیارەکەی بەردەوام سەیری ئەکەی لە شەو ڕۆژێکا تەقریبەن پێنج خولەک شەش خولەک لە کاتە جیاوازەکانا شتێک دیاری ئەکەیت ئایا بۆی ئەڕوانیت؟ یەک جارەکە مامۆستا بژیت. بەڵێ شەو ڕۆژ بەڵێ یەک یەک جار. بەڵێ خاڵێکی تر تەکنیکی ستۆپ، وەستان، ئەمە زۆر زۆر گرنگە ئەم تەکنیکە من خۆم بەکاری ئەهێنم چی ئەکەم کاتێک کە دەست ئەکەم بە خوێندنەوە یان ئیشێک کۆمەڵێ شت هەیە مێشکت مەشغوڵ ئەکات ئەڵێ ئەمەت نەکرد ئەو کارەت نەکرد وا کەوتوی لەمە ڕاستەوخۆ بڵێ بە مێشکت بوەستە بڵێ بۆچی ئەچیت هان سەرەتا وتمان ناسینی سەرەتای هۆکارەکە بڵێ بۆچی ئەچی بەداڵغە قسەی لەگەڵا بکە بۆ ئەو ڕێگەو داڕغا هۆکارەکانی چیە ئەمە توانی جارێکی تر خۆت ڕزگار کەی لەو فکرە نێگەتیڤ و نەرێنیانە کە تکنیکی وەستانی پێ ئەڵێن وێستگە چونکە مێشک هەمیشە پێویستی بە وێستگەیەک هەیە وەکو چۆن لە شوێنێک ئەڕۆی بۆ شوێنێکی تر بۆ ئەوەی پشوو وەرگری لە ناو ئۆتۆمبیلا دائەبەزی نانێ خۆی دوایی سەرەکەویتە وزەیەک وەرەگری بە مێشکیشت بڵێ بوەستە دوای ئەم هەموو تکنیکانە بەکاریان نەهێنی بەڵێ سێ خولەک سێ خولەک بەسە. سێ خولەک تا پێنج خولەک بەسە لەسەری ئەوەسیت ئیتر ئەوە کرێ مۆمێک بێت لە شەوێکی تاریکە ئەوە من زۆر ینی ناکەم بەس گوڵێکی سوور زۆر زۆر باشە گوڵێک سێری گوڵێک بکەێت لە شوێنەکە یان لە ماڵەوە گوڵدانێکتان هەبێت زۆر زۆر وزە بەخشێتەوە لە شەوڕژێکا سێ خولەک سێری گوڵ بکەیت زۆر زۆر باشە وزە پێ بەخشێتە بەڵێ خاڵێک ئەکرێت من شتێکی وام نەماوە دەستخۆشیتان لێکەم دەستخۆشی لە ڕێکخراو و لەو ڕێزانە ئەکەم ئەگەر پرسیارێکتان هەبێت من لە خزمەتتانم باشە. بەڕێزان ئەم خولە گونجاوە بۆ هەموو ئاستەکان و خولێکی ڕاهێنەریە بۆ بەشداریکردن لە خولەکانی گروپی ئاواز پەیوەندی بەم ژمارە تەلەفۆنانەی خوارەوە بکەن سفر حەفت سەد و حەفتا و یەک پێنج سەد و یەک چل و دوو پەنجا و حەوت سفر حەفت سەد و پەنجا هەشت سەد و حەفتا و چوار نەوەد و دوو هەشتا و حەوت خۆشەویستان سپاس بۆ ڕاگەیاندن و بڵاوکردنەوەی بەرهەم و بابەتەکانی گروپی ئاواز بۆ زیاتر سوودمەندبوونی هەموو لایەک کاتێکی ئاسوودە هەر شاد بن.